کاترینا ئیڤانۆڤنا بڕیاریدا تا کاتی خۆی نەگا ئەو هەستانە دەرنەبرێ هەرچەندە لە ناوەی خۆیدا بڕیاریدا کە ئامالیا ئیڤانۆڤنا لە جێ خۆیدا بوەستێنێت بۆ ئەوەی لە خۆی بای نەبێت و خوانەکردە خەیاڵی هەڵە بەسەریدا گوزەر نەکە بۆیە سەرەتا بڕواڵت لەگەڵیدا کەمێک ساردینوان تا ڕادەیەک خەمێکی تریش کاترینا ئیڤانۆڤنای بێ حەوسەڵە کردبوو. لە ناشتنی مردووەکەدا، لە هەموو ئەو کرێگرتانەی بانگ کرابوون، بێجگە لە کابرای پۆڵەندی کە لەگەڵ هەموو گیروگرفتەکانی خۆیدا دەرفەتی سەردانی بۆ ڕەخسابوو، تا ڕادەیەک کەسی دی ئامادە نەبوو. لە میواندارییەکەیشدا، واتە بۆ نانخواردنیش، نابووتترین و هەژارترین میوان هاتبوون، ئەوانیش بە شڕوپڕترین جلوبەرگەوە. ئەوانەی بەتەمەن یان خاوەنی وقار بوون، وەک تەگبیریان پێکەوە کردبێ کەسیان ئامادە نەبوون. بۆ نموونە پیتەر پیترۆڤیچ لۆژین کە ئەتوانێت لە هەموو کرێگرتەکانی دی زیاتر بە ویقار و خاوەن پلە و پایی دابنێیت ئەویش نەهاتبوو. ئەمە لە کاتێکدا کە دوێنێ شەو بە هەموویانی وتبوو واتە بە ئامالیا ئیڤانۆڤنا پولیوتشکا سۆنیا و کابرای پۆڵەندی کەلۆژین خانەدانترین و میهرەبانترین کەسە، دەوڵەمەندە و هاوڕێی گەورە گەورەی هەیە، پێشتر هاوڕێی یەکەمی مێردی بووە و هاتوچۆی ماڵی باوکیشی کردووە و بەڵێنیشی داوەتێ چەند توانای هەبێ یارمەتی بدا کە مووچەیەکی خانەنشینی باشی بۆ بڕێتەوە، لێرەدا ئەبێ ئەوە لەیاد نەکەین کە خۆهەڵکێشانی کاترینا ئیڤانۆڤنا بە سامان و دۆست و هاوڕێوە لە پای هیچ سوود و بەرژەوەندێکی تایبەتی خۆیەوە نەبوو، بەڵکو تەنیا لەبەر دڵپاکی خۆی و چێژبینین لە پیاهەڵدانی ئەو کەسە و بایەخ و نرخ پێدانی بوو. لە دوای لۆژینە و بە پەیڕەوی لێکردنی ئەو لێبیزیاتینکۆفە بێژیەش نەهاتبوو. باشە ئەو بە چی خۆی نازێ؟ ئێمە بەزەیمان پێهاتبووە کە بانگهێشتمان کردبوو لەبەرەوەی هاوڕێ پیتەر پیترۆڤیچە و لە ژوورێکدا لەگەڵ یەژی وتمان ناکرێ ئەویش بانگ نەکەین. هەروەها خانمێک و کچە قەیرەکەی نەهاتبوون، ئەوان هەرچەندە دوو هەفتەیەک بوو لە خانووەکەی ئامالیا ئیڤانۆڤنادا ژووریان گرتبوو، بەڵام تا ئێستا چەند جارێک لەو دەنگە دەنگ و هەرایی لە ژوورەکەی مارمیلادۆڤاوە ئەچووە دەرێ، بەتایبەتی ئەو کاتانەی خوالێخۆشبوو بە سەرخۆشییەک گەڕایەوە ماڵەوە، هاواریان لێ هەڵەسا. کاترینا ئیڤانۆڤنا، خۆی ئەمەی لە ئامەلە ئیڤانۆڤنا بیست بوو ئەمەیش لەو کاتانەدا کە جوێنێدا و هەڕەشەی لە کاترینا ئیڤانۆڤ ناکرد کە لە ماڵەکەت دەریانەکە چونکە شەڕ و شۆڕەکەیان ببووە هۆی بێزاری ئەو کرێگرتە خانەدانانەی کە هیچ یەک لە خێزانەکەی کاترینا نرخی پەنجەیەکی ئەوانیان نیە. کاترینا ئیڤانۆڤنا بە تایبەتی بڕیاری ئەوەی دابوو بانگی ئەو خانم و کچەکەی بکە کە ئەمان نرخی پەنجەیەکی ئەوانیان نییە بە تایبەتی کە تا ئێستا چەند جارێک ڕوویدابوو کاتێک تووشی ببوو بە تووشی ئەو ژنەوە زۆر بە سووکایەتیەوە ڕووی لە کاتریناوە گێڕابوو بۆیە ئەبوو ئێستا لەوە بگا کەسانێکی لەو نەجیبتر لێرەدا هەن کە بیرەکەنەوە و هەستیارترن ڕق هەڵناگرن و بەرامبەرەکەیان پشتگوێ ناخەن ئەبوو ئەو دوو خانمە لەوەیش تێبگەن کە کاترینا ئیڤانۆڤنا شایەنی ئەم چارەنووسە نییە و لەگەڵیدا ڕانەهاتووە. بڕیاری دابوو لە کاتی نانخواردندا سەری ئەم باسەیان بۆ بکاتەوە، هەروەها ئەوەیشیان پێ بڵێ کە باوکی پارێزگار بووە و ناڕاستەوخۆیش ئەوەیان تێ بگەیەنێ کە ڕووەرگێڕان لە کاتی بەیەکترگەیشتندا کارێکی گەوجانەیە. هەروەها یەکێکی تر لەوانەی کە نەهاتبوو عەقیدێکی قەڵەو بوو، لە ڕاستیدا ملازمێکی خانەنشین بوو، وەلێ زانیویان کە ئەو لە دوێنێ بەیانیەوە نەخۆشە و لەناو جێگادا کەوتووە. بە کورتی ئەوانەی بۆ میوانداریەکە هاتبوون بریتی بوون لە کابرای پۆڵۆنی کارمەندێکی نەگبەتی نووسینگە کە جلێکی شڕوپڕی لەبەردا و دەموچاوی زیبکایی و بۆنێکی ناخۆشی لێهات پیرەمێردێکی کەڕی نیوە کوێر کە کۆن لە بەڕێوبرێتیەکی پۆستەدا کاری کردووە و نەتەزانی کێ و لەبەرچی دەمێک بوو لە ماڵی ئامالیا ئیڤانۆڤنادا داڵدەیدرابوو بێجگە لەمانە ئەفسەرێکی هەمیشە مەستی خانەنشین کە لە ڕاستی دا لێپرسراوی کڕینی خواردەمەنی سوپا بوو، قاقای پێکەنینێکی زۆر ناشرینی لێ دا، ئەمەیش هاتبوو، بەڵام تەنانەت ئەمەندە بێ ئەدەبانە هاتبوو کە چاکەتی لە بەر نەکردبوو. پاشان پیاوێکی تر بێ وەی سڵاو لە کاترینا ئیڤانۆڤنا بکا هات. لە سەر مێزەکە دانیشت و سەرەنجام یەکێک بە جلی ماڵەوە دەرکەوت. لەبەرئەوەی کە هەر جلی تری نەبوو. هاتنی ئەو کابرایە بەو حاڵۆ ئەمەندە بێ ئابڕوانە بوو کە ئامالیا ئیڤانۆڤنا و کابرای پۆڵۆنی توانیان لە ژوورەکە دەری بکەن. هەروەها کابرای پۆڵۆنی دوو کەسی پۆڵۆنی تر کە هەرگیز ڕێیان نەکەوتبووە ماڵی ئامالیا ئیڤانۆڤنا و کەس لەو ناوە نەیدیبوون لەگەڵ خۆیدا هێنابوونی گشت ئەم شتانە تەواو ڕقی کاترینا ئیڤانۆڤنایان هەڵساندبوو بە خۆی وت باشە ئەم هەموو خۆ ئامادەکردنە بۆ ئەمانە تەنانەت لەبەر بێ جێگایی مناڵەکانیان لەسەر مێزێک کە هەموو ژوورەکەی داگیر کردبوو بۆ نان خواردن دانەنا بەڵکو لە پشتەوە لەسەر سنۆخێک کە لە سوچێکدا دانرابوو سفریان بۆ داخستن بەو جۆرە دوو مناڵە بچووکەکان لەسەر کورسێک دانا پۆلێچکە کە لەوان گەورەتر بوو سەرپەرشتیەکردن تا خواردنیان بداتێ و لووتیان وەک ڕێوڕەسمی خێزانە خانەدانەکان پاک بکاتەوە. بە کورتی ئەبوو کاترینا ئیڤانۆڤنا بە ناچاری بە ڕێزێکی زۆرەوە پێشوازیان لێ بکات، بەڵام هەندێک لەوانی بە چاوی ڕەخنە و بێ بایەخانە تەماشا کرد و بە فیزەوە داوەتی سەر مێزی کردن، لەبەرئەوە لای خۆی بڕیاری دا هۆی نەهاتنی ئەو کەسانە بخاتە ئەستۆی ئامالیا ئیڤانۆڤناوە، بۆیە لە پڕێکدا بە تەواوی پشتگوێی خست و ئامالیا ئیڤانۆڤنایش لە مەسەلەکە گەشت و زۆری لێ ناخۆش بوو. ئەمە مزگێنی ئایندەیەکی باشی نادا، بە هەر حاڵ سەرەنجام هەموویان لە دەوری مێزەکە کۆبوونەوە. ڕاسکۆڵنیکۆف تا ڕادەیەک لەو کاتە گەیشت کە ئەوانی تر لە گۆڕستانەوە گەڕابوونەوە. کاترینا ئیڤانۆڤنا بە هاتنی گەلێک خۆشحاڵ بوو. یەکەم لە بەرەی ڕاسکۆلنیکۆف تاقەمیوانێکی ڕووناکبیری نێو ئەوانە بوو کە بەپێی زانیاریی بڕواپێکراو خۆی ئامادە کردبوو تا دوو ساڵی تر لە زانکۆی پترسبۆرگدا کورسی مامۆستایەتی بەدەست بێنێ دووەم لە بەرەی ڕاسکۆلنیکۆف بەڕێزە و هەر کە گەیشت داوای لێبوردنی لێکرد وتی هەرچەندە زۆری پێخۆش بوو لەگەڵیاندا بچێتە سەر گۆڕستان کاترینا ئیڤانۆڤنا خێرا لای چەپی خۆیەوە داینا لە لای ڕاستی و ئامالیا ئیڤانۆڤنا دانیشت بوو لەگەڵەوەدا کە هەمیشە لە هەوڵی ئەوەدا بوو خواردن بە هەموو کەسێک بگات و لەگەڵ ئەو کۆکینە پڕ لە ئازارەی کە بەردەوام قسەی پێبڕی و نزیک بوو بخنکێت و لەو ساتەیشدا زۆر سەختتر ببوو، هەمیشە ڕووی قسەی لە ڕاسکۆڵنیکۆف ئەکرد، ئەیویست هەر بە چرپە باس لە هەست و توڕەبوونە ڕەواکەی خۆی بکا لەبارەی میواندارییەکەوە کە بە پێی مەیل و ویستی ئەو ساز نەکرا و بە دڵی نییە. ئەبێت لەم ڕووەوە بوترێ کە توڕەییەکەی گەلێک جار لە شێوەی پێکەنینێکی شادمانانەدا دەرەکەوت، ئەمەیش گاڵتە پێکردن بوو بە میوانەکان و بە تایبەتی خاوەن ماڵەکە ئەیوت خەتای هەموو ئەم شتانە لە ئەستۆی ئەو کوندە پەپۆیە ئەزانی کێڵم ئەوە ئەوە بەدەم قسەکان و کاترینا ئیڤانۆڤنا ئاماژەی بۆ لای خاوەن خانۆکەیە کردوەی وت تەماشای بکە خەریکە گلێنەکانی چاوی دەرەپەڕن خۆی شێزانەیە باسیەوەکەین وەێ چونکە لێ تێناگا مۆڕەمان لەکە ئاه کونە پەپوو هەهەهە بەم کڵاوە قردێلاوێەوە ئەوێت چیمان پیشان بدە هەهەهە بەڵام سەرنجت داوە هەمیشە هەوڵی ئەوەیەتی وا خۆی لای میوانەکان پیشاندا کە ئامادەبوونی لەم دانیشتنەدا و بەرامبەر بە من لە گەورەی ئەوەیە من بە مرۆڤێکی شایستەم دانا بۆیە داوام لێ کرد کەسانی بەڕێز بە تایبەتی هاوڕێکانی خوالێ خۆشببوو بانگهێشتی ئەم میوانداریە بکە و لێ بڕوانە کێ داوەت کردووە هەر لە لێ بوکەچن خوا بیان بڕێ تەماشای ئەو پیاوە بکە چ دەم و چاوێکی پۆخڵی هەیە ئاژەڵێکی دوو پێەیە یان ئەو زەلامە پۆڵۆنیە ئەهها هیچ کەس هیچ کەس هەرگیز ئەمانەی لێرە نەدیەوە و خۆیشم چ ڕۆژێک ئەمانم نەبینیوە باشە من لە تۆ پرسم ئەمانە بۆ هاتوونەتە ئێرە چەند جوانیش لە پاڵ یەکدا دانیشتون لە پڕێکدا بە زمانی پۆڵۆنی ڕووی لە یەکێکیان کردووتی بەڕێز بە دڵسۆزیەوە لەسەر قسەکەی ڕۆشتوتی کولێرەت لایە دەی فەر موهیتر بیرە بخۆرەوە بیرە حەز لە ڤۆدگا ناکەی سێری بکە لە جێگاکەی هەستا و سلااوەکە تەماشا تەماشا بێگومان زۆر برسیانە نەگبەتینە باشە با بخۆن هەر باشە دەنگە دەنگ ناکەن تەنیا بەڕاستی خەمی کەوچکە زیوەکانی خاوەن خانووکەمە لە پڕا بە دەنگی بەرز ڕووی لە خاوەن خانووەکە کردوتی ئامالیا ئیڤانۆڤنا ئەگەر بەڕاستی کەوچکەکانی تویانجی پێشەکی پێ دەڵێم من هەقم بەسەرەوە نییە هەهەها دیسانەوە دایە قاقای پێکەنین و ڕووی لە ڕاستکۆڵنی کۆف کرد ئاماژەی بۆ لای خاوەن ماڵەکە کرد و خۆشی لە کارەکەی خۆی هات وتی تێنەگەشت دیسانەوە تێنەگەشت دانیشتووە و دەمی کردوێتەوە لەی بڕوانە کونەپەپوو کونە پەپوو، هەر تەواو کونە پەپوویەکی ڕاستەقینەیە، بەڵام بەو قردێلە تازانەوە، ئەهههه. لێرەدا پێکەنینەکەی دیسانەوە بووە بە کۆکینێکی زۆر سەخت کە ماوەی پێنج دەقیقەی خایاند، کەمێ خوێن کەوتە سەر دەستە سڕەکە و ئارەقەیش کەوتە سەر ناوچاوانی، بەهێوری خوێنەکەی پیشانی ڕاسکۆڵنیکۆفدا هەناسەیەکی تازەی دایەوە، زۆر شپرزە و. بەو پەڵە سورانەو کە کەوتبونە سەر گۆنای بە گوێی ڕاستکۆڵنیکۆف دا چرپاندی وتی تۆ بڕوانە من کارێکی زۆر چاکم خست بۆ ئەستۆی داوام لێکردبوو ئەو خانم و کچەکەی بانگ بکە بێگومان ئەزانی باسی چیەکەم بۆیە بواە زۆر لەسەر خۆ دلۆڤانانە ڕفتاری بکردایە و گەلێک لێزانیش بواە بەڵام وای کرد ئەم ژنە گەل حوڵ تازە هاتووە ئەم ئاژەڵە لە خۆباییە ئەم لادێیە نابووتە هەر تەنیا لەبەرەوەی ژنی ئەفسەرێک بووە هاتۆتە ئێرە بۆ ئەوی موچەی خانەنشینی بۆ بڕنەوە و بۆ ئەو مەبەستەیش پێڵاوی بە پێوە نەماوە ئەوەندە هاتوچۆی لێپرسراو و ژووری چاوەڕوانی کردووە بە تەمەنی پ پێ ساڵیەوە هێشتا سوورا و سپیاوەکە بە سەرچاوێ دیارە کەچی لەگەڵ هەموو ئەمانەیشدا ئەم جانەوەرە نەک تەنیا بیری لە هاتن نەکردەوە بەڵکو تەنانەت کە زانیشی ناتوانێ بێ یەکێکی نەنارد وەک نەریتێکی ئەدەبییانەی با و پۆزش بهێنێتەوە. نازانم بۆ پیتەر پیترۆڤیچ ناتووە. بەڕاست سۆنیا لە کوێیە؟ ئەها! ئەمیش ئەو. ئاخری هات. باشە سۆنیا لە کوێ بووی؟ بەلام و سەیرە تەنانەت لە پرسەی باوکیشدا ئاگات لە وادە و بەڵێن نەبێ. ڕادیۆن ڕۆمانۆڤیچ، بفەرموو با لای تۆ دابنیشێ سۆنیا گیان. تۆ جێگەت ئێرەیە حەز لە چیە کەی دەستی بۆ درێژ بکە لەم خواردنە هەڵبگرە ئەمە باشترە هەر ئێستا کولێرێش دێنن نانت بە منداڵەکاندا پۆلێسکا گیان تۆ لەوێ هەموو شتێکت هەیە ئەههە چاکە لینا گیان ئاقل بە تۆیش کۆلیا بەو جۆرە قاچت ڕامەژێنە وا دابنیشە وەک چۆن مناڵی خێزانێکی شەریف و خانەدان دانیشێت سۆنیا کۆشا یەکسەر پۆزشەکەی پیتەر پیترۆڤیچ ڕابگێنێ، ویستی بە دەنگی بەرز قسە بکا بۆ ئەوەی دانیشتوان گوێیان لێ بێ، ئەو ڕستە و دەستەواژە هەرە جوان و بە ئەدەبانەیش بەکار بهێنێ کە خودی پیتەر پیترۆڤیچ ڕازاندبوونیەوە، هەروەها ئەوەیشی لێ زیاد کرد کە پیتەر پیترۆڤیچ بەڵێنی داوە لە یەکەم دەرفەت دا سەریان لێ دا بۆ ئەوەی دەربارەی کارەکان پێکەوە قسە بکەن و چی پێویست بێ هەنگاوی بۆ بنێن. سۆنیای زانیم باسە حوسڵێک بە کاترینا ئیڤانۆڤنا بەخشێ ئارامی و ئاسوودەیەکی تێگەڕێنێ لە هەموویش گرنگترەوەیە گیانی خۆ بە زلزانینەکەی دامرکێنێ پاشان سلاوێکی خێرای لە ڕاستکۆلنییکۆف کرد لە پاڵیا دانیشت و بەوردی پیایدا هەڵی ڕوانی بەڵام بە درێژایی ئەو ماوەی لە قسەکردن لەگەڵیدا و تا ڕادێک لە تەماشاکردنیشی خۆی گرت سۆنیا تەنانەت حەوسڵێشی تەواو لەسەری خۆی نەبوو. هەرچەندە چاوی لە کاترینا ئیڤانۆڤنا نەئەتروکان تا لێی دڵگران نەبێ، نەخۆی و نەکاترینا ئیڤانۆڤنا جلی تازیباریان لەبەردا نەبوو، چونکە جلی ڕەشیان نەبوو، جلەکانی سۆنیا قاوەییەکی تێر و تاقە جلەکەی بەری کاترینایش قوماشێکی تۆخی ڕێ ڕێ بوو. هەواڵ و باسەکەی پیتر پیترۆڤیچ بە باشی تێپەڕی. کاترینا ئیڤانۆڤنا دوای ئەوەی بە گرنگێکی زۆرەوە گوێی لە قسەکانی سۆنیا گرت، زۆر بە ویقارەوە هەواڵی تەندروستی و ژیانی پیتر پیترۆڤیچی پرسی. پاشان خێرا و بە دەنگێکی تا ڕادەیەک بەرز بە ڕاسکۆڵنیکۆفی وت، لە ڕاستییە بۆ کەسێکی بەڕێز و جوامێری وەک پیتر پیترۆڤیچ لەگەڵ ئەو دۆستایەتییە پتەوەی لەگەڵ خێزانەکەیدا هەیەتی و ئەو هاوڕێیەتیەی کە ئەو لەگەڵ باوکی ئەمدا هەیبووە زۆر شتێکی سەیر دەرەچوو ئەگەر بکەوتایەتە ناو ئەم سەگ و گورگەوە ئینجا بە دەنگی بەرز وتی لە بەرەما ڕادیۆن ڕۆمانۆڤیچ من زۆر لە تۆ سوپاس گوزارم کە بەم حاڵیشەوە لە نان و نمەک چەشتنی مندا بەشداریت کردین و هاتیت هەرچەندە بڕوام وایە هاوڕێیەتیت لەگەڵ مێردی کۆچکردوومدا تاقە هۆیەک بووە بۆ ئەوەی بەڵێنەکەت بەجێبێنی. ئینجا جارێکی دی بە ویقار و شانازیەوە هەموو میوانەکانی بەسەرکردەوە لە پڕێکدا بە تایبەتی و بە دەنگی بەرز لە پیرەمێردە کەڕەکە کە لەو بەری مێزەکەوە دانیشتبوو پرسی کایە گۆشتی سورۆکراوی نابێ ئایا شەرابی سووری لیسبینیان داوەت هەیە؟ پیرەمێرد وەڵامی نەدایە و تا ماوەیەکیش هەر تێنەگەیشت پرسیاری چی لێکا هەرچەندە ئەوانەی لە پاڵیا دانیشتبوون بە پێکەنین و ئەیانویست تێیبگەیەنن و لە پیرەمێردەکە بە زاری کراوە تەماشای ئەم لاو ئەو لای خۆیە کرد و ئەمەیش ببووە هۆی ئەوەی دانیشتووەکان زیاتر پێبکەنن کاترینا ئیڤانۆڤنا ڕوو بە ڕاستکۆلنییکۆف لەسەر قسەکانی ڕۆشتووتی تەماشای ئەم گەمژەیە بڕوانە بڕوانە ئاخر ئەمەیان بۆ هێناوە بەڵام دەربارەی پیتەر پیتۆڤچ ئەبێت بڵێم هەمیشە بڕوای پێکردووە و هەڵبەتە ئەو هەرگیز لەمانە پاشان بە توندی و بەدەنگی بەرز و ڕویەکی گەلێک جددی و گرانەوە بە جۆرێک کە ئامالیا ئیڤانۆڤنا لە بینینی سڵەمیەوە پێیوت هەرگیز لەو ژنە دەعجانی و بێسەر و بەرانەی تۆ ناچێ کە لە ماڵی باوکمدا بە کارەکەری مبەقیش ڕێن ناگرتن مێردی خوالێخۆشبوو شم تەنیا لە ڕووی دڵسۆزی و مەزنی خۆیەوە ڕووی پێدەن. لە پرێکدا ئەفسەرە خانەنشینەکەی ئازوقەی سوپا کە لە نۆشکردنی دوانزەهەمین پێکی ڤۆدگادا بوو هاواری لێ هەستا وتی بەڵێ حەزی لەمەی بوو، بەڕاستی حەزی لێکرد و زۆریشی خواردەوە. کاترینا ئیڤانۆڤنا زوو لێی ڕاپەڕی و وتی، مێردی کۆچکردووم بەڕاستی لەولایەنەوە خۆی پێنەگیرا و لاواز بوو، هەموویش ئەمەزانن، وەلێ پیاوێکی دڵسۆز و شەریف بوو، ماڵ و خێزانەکەی خۆی خۆشەویست و ڕێزی لێگرتن، تاقە خەوشێکی هەبوو کە لە ڕووی دڵسۆزییەکی تایبەت بە خۆیەوە زیاد لە پێویست بڕوای بە کەسانی بێکەڵک و گەندەڵ کرد، خوازانێ لەگەڵ کێدا دانیشتووە و خواردوێتییەوە، لەگەڵ کەسانێکدا کە نرخی پاژنەی پێڵاوەکانی ئەویان نەبووە، بڕوانە. ڕادیۆن ڕۆمانۆڤیچ لە گیرفانیا کەڵەشێرێکی بچووکیان دۆزیەوە کە لە حەڵوا دروستکرا بوو زۆر سەرخۆش بوو بەڵام مناڵەکانی لەبیر بوو ئەفسەر یازوقە هاواری لێستاوتی کاڵەشێر وتت کەڵەشێر کاترینا ئیڤانۆڤنا ئاقلانە وەڵامی نەدایە و بەڵکو بیری کردەوە و هەناسەی هەڵکێشا دوایی ڕوو بە ڕاستکۆلنیکۆڤوتی دیارە تۆیش وەک کەسانی دی وا بیرەکەیتەوە کە من لەگەڵ کۆچکردوودا دڵڕەق بووبم، بەڵام وا نییە. ڕێزی لێ گرتم و زۆریش ڕێزی گرتم. مرۆڤێکی میهرەبان و پاک بوو، هەندێک جار زۆر دڵم پێ سووتا، هەندێک جار لە پەنایەکدا دانیشت و چاوی تێ بڕیم. زۆر دڵم پێ سووتا، حەزمە کرد بیلاوێنم، بەڵام کە بیرمە کردەوە ئەگەر بیلاوێنم دەسەداتەوە سەرخۆشی، تەنیا بە قسە و ڕەفتاری ڕەق ئەتوانی ڕێگای لێ بگری ئەفسەر یا زوقە کە پێکێکی تری تازەی ڤۆدگای بۆ خۆی تێکرد هاواری کردوتی بەڵێ قژ ڕاکێشانیشی تێکەوت زۆریشی تێکەوت کاترینا ئیڤانۆڤنا قسەکانی پێبڕیوتی نەک تەنیا قژ ڕاکێشان، هەندێک جار پیاوی ئەوەندە گەوج هەیە شایەنی ئەوەن بە گسک لێیان بدەیت، هەڵبەتە ئێستا من مەبەستم لە خوالێخۆشبوو نییە. پاڵە سوورەکانی سەر گۆنای زیاد لە جاران سوور داگەڕان و سنگی جۆشی خواردبوو، کەمێکی مابوو بێتە و سەرخۆی و دیسان تێهەڵچێتەوە. زۆر لە میوانەکان بە تەوسەوە پێکەنین و بابەتەکەیان لا خۆش بوو. ئەفسەری ئازوقەیان دنیادا و بە گوێیدا ئەیان چرپان. دیار بوو ئەیانویست ئەو دوانە بەر بنە گیانی یەکتری. ئەفسەری ئازوقە کەوتەوە قسە وتی، ڕێگامە دەیت بپرسم تۆ لە بارەی چییەوە؟ مەبەستم ئەوەیە لە بارەی کێوە؟ ئێستا؟ بەڵام نا، پێویست ناکا. بێهودەیە. بێوەژنە بێوەژن. ئەیبەخشم و. خۆ بەدەستەوە دەم جارێکی تر کەمێک ڤۆدگای بۆ خۆی تێکردەوە ڕاستکۆڵنییکۆف دانیشت بوو لەسەر خۆ و بە بێزاریەوە گوێی گرتە بوو ئەو خواردنەی بەردەوام کاترینا ئیڤانۆڤنای کردە قاپەکەیەوە تەنیا بۆ ڕێز و نەڕەنجاندنی ئەو لی ئەچێشت ڕاستکۆلنییکۆف بەوردی لە سۆنیای ئەڕوانی و لە سۆنیا تاهات شپرزەترە بوو هەستیەکرد ئەم دانیشتنە بە سەلامەتی کۆتایی نایە زۆر بە ترسەوە لە تووڕەیە سەختەکەی کاترینا ئیڤانۆڤنای ڕوانی ئەو ئەیزانی گرنگترین هۆی نەهاتنی ئەو دوژنە کرێگرتە تازەیە بۆ میوانداریەکە خودی سۆنیایە ئەو خۆی لە ئامالیا ئیڤانۆڤنای بیست بوو کە دایکی کچەکە تەنانەت داوەتەکەی پێناخۆش بۆ پرسیوێتی چۆن ئەبێت کچەکەم لە تەنیشت ئەو کچە هەتیوە دابنیشێ سۆنیای زانی کاترینا ئیڤانۆڤنا هەرچۆنێک بووە ئەم قسەی پێگەشتووەتەوە. سوکایەتی کردنیش بە سۆنیا بەلای کاترینا ئیڤانۆڤناوە قورستر بوو لە سوکاتی پێکردنی خودی کاترینا و مناڵەکانی و تەنانەت بە باوکیشان. بە کورتی ئەم سوکایەتی پێکردە مەرگە ساتێک بوو بۆ خۆی سۆنیایی زانی کاترینا ئیڤانۆڤنا ئیتر ئارام ناگرێ تا بەو دووژنە خوێڕیە نەسەلمێنێ کە ئەوان هەردووکیان و تا دوایی ڕێکەوتیش وابوو وەک بەدەستیان قەس کرابێ یەکێک لەو سەری مێزەکەەوە دەفرێکی بۆ سۆنیا نرد دەفرەکە بەناوە کولێرە وێنەی دوو دڵی تیر لێدراوی تیاکرا بوو کاترینا ئیڤانۆڤ ناگڕی گرت بێوەستان و بەدەنگی بەرز کا گەشتە ئەو سەری مێزەکەوتی ئەو کەسەی دەوریەکەی نردووە بێجگەل لە چوار پێیەکی سەرخۆش هیچی تر نییە